چەند خاڵێکم دیاری کردووە بە ئیزنی خوا ئەی خەمە خزمەتان بەڵام سەرەتا منیش شتێکم نووسیوە بۆ هەڵەبجە هی دڵی ئێوەیە بەڵام من خستومەتە سەر کاغەز و لێرەوە ئەیدەم بە گوێی خەڵکدا خەڵکی چاک و خراپ خەڵکی کاربەدەست و ژێردەستە خەڵکی کیمیاوی وەشێن و کیمیاوی بەرکەوتوو بۆ هەڵەبجە لە دوای سی ساڵ هەڵەبجەکەم سی ساڵە لای لایەت بۆ دەکەن بەڵام هەر خەوت لێ ناکەوێ هەڵەبجەکەم سی ساڵە بەڵێنی درۆینە و شاخدارت پێدەدەن بەڵام گەروت وشکە و سکت برسی سی ساڵە ئاوەدانت دەکەنەوە کەچی هێشتا کەلاوەکانت پڕن لە درک و داڵ سی ساڵە بەدوای ونبووەکانتا دەگەڕێیت، کەچی ناتدەنەوە و هێشتا یەعقووبی یوسف و بنیامین دزراویت. هەڵەبجەکەم، ئەو ڕۆڵانەت کە لە شانزەی سێی هەشتا و هەشتدا بە کونفەیەکوونێک خنکان و سووتان و شەهید بوون، ڕزگاریان بوو. ئومێدەوارم پەروەردگار لە بەهەشتی بەرینیدا حەواندبنیەوە بەڵام هەڵەبجە شەهیدە بەسەر زیندووەکانت بەرکەوتووە بێ نازەکانت هەموو ڕۆژێکیان شانزەی سێ و کیمیابارانێکی نوێیە بۆ ئەمان. ئەم بەڕێزانە بە بێ بوتڵی ئۆکسجین و حەب و گولاچ نە هەناسەیان بۆ دەدرێ و نە خەو ڕوو لە چاوەکانیان دەکا. هەڵەبجەکەم، ئەوە چەندین نەخۆشخانە بە ناوی تۆوە دروست کرا، بەڵام هێشتا دەرمانی دەردی تیراوێی بەرکەوتووانی تۆی تیا دەست ناکەوێ. ونبووەکانت خوا دەزانێ ئێستا کوڕ و کچی کێن. ناویان و دین و مەزهەب و کولتووریان چۆن و بۆچی گۆڕاوە؟ هەزاران مامۆسا فەخرەدینت بە مەراقی گەڕانەوەی ڕۆڵە ونبووەکانیانەوە سەریان نایەوە. هەڵەبجەکەم، نازانم بۆچی بەختەکەی تۆش وەک بەختی کورد و کوردستانەکەم لە هەموو شتێکا ڕەشە مەگەر تەنها لە شووتیا سپی بێ. هەڵەبجەکەم ئەو ڕۆژە کە بێدەنگ بوون لە ئاستت لە ئاست ئەو تاوانەی بەرامبەرت کرا سزای تاوانبارانی کیمیابارانەکەی تۆیان نەدا دەرگایان خستە سەر پشت بۆ ڕوودانی دەیان کارەساتی تری دژ بە مرۆڤایەتی لە خێڵی حەمە و لە ناو هەڵەبجە بەرامبەر سیانزە گەنج و مامۆستای بێتاوان و لە سەرتەک و بەمۆ و لە کەڵەکن و لە تکریت و لە شەنگال و ئەوەتا عەفرینیش بۆنی دێت بە بەرچاوی کۆمەڵگای نێودەوڵەتییەوە هەڵەبجەکەم دەیان ڕووت و برسی و بێ ناو و نیشان بەسەر تۆوە بوون بە خاوەن کۆمپانیا و بەنزینخانە و بورجی هەوربڕ. هەڵەبجەکەم یادەکەت یادی شانزەی سێ لە نێوان ململانێ و شەڕە حیزبدا بەسەر سکەوە ڕۆشت و مرد. هەڵەبجەکەم کارەساتەکەی تۆ کەس گومانی نییە لە ڕوودانی و ڕاستییەکەی، بەڵام هۆڵۆکۆستی جوولەکەکان هەندێک گومانیان هەیە لێی کەچی لەبەر بێکەسی و دەستەپاچەیی ڕۆڵەکانت و حکوومەتە پیرە کوڕەکەت هیچ حسابێکت بۆ ناکەن، بەڵام جولەکەکان لەبەر باوەڕی باوەڕبوونیان بە دۆزەکەیان بوون بە دەوڵەتێکی سەرمایەدار و دەسەڵاتداری جیهانی. مەخابن کارەساتی شانزەی سێ کراوە بە بازاڕی عوکاز بۆ ساخکردنەوەی شیعر و پەخشان و کۆنسێرت و ڕەقس و گۆرانی و بۆ ساخکردنەوەی کاڵای فیکری و حیزبی و کەسی و بنەماڵەیی و چەپی و ڕاستی. هەڵەبجەییە ڕەسەنەکان، جەرگسووتاو و کۆسکەوتووەکان لە شانزەی سێدا شار بەجێدەهێڵن و ڕوو دەکەنە باڵانبۆ و شنوریۆ و هەورامان و دەوروبەر. لە دوورەوە سەیری شارەکەیان دەکەن تا بە بۆنی دووکەڵی کەبابی کەبابخۆرەکان نەکەون کە لەملاولاوە دەیانهێنن و بۆ هەڵەبجە بۆ یادێکی بێگیان. ئاخر توخوا لە قوتوی کام عەتاردا بینراوە لە یادی شیوەنی پێنج هەزار شەهیدی هەڵەبجەدا جیق و مۆسیقا و دەهۆڵ و زورنا و گۆرانی و هەڵپەرکێ و لۆتی لە وڵاتانەوە بێنرێ و لە ناو یادگاری هەڵەبجەدا قاقا و بەزم بێ؟ هەڵەبجەکەم، گلەیی گەورەم لە خۆمە و لە ڕۆڵەکانت، لە کاربەدەست و دەمڕاست و کوێخا و نوێنەرەکانت، خاوەندارێتی ڕاستەقینەت بکەین، نەمانتوانی سەنەد و تاپۆی ڕەشت بەرزکەینەوە و بە خەڵک بڵێین ڕازی نابین کاسپی بە خوێنی شەهیدەکانمانەوە بکەن، بە بخۆربەگەکان بخۆربەگەکانمان بووتایە، بەسە سەفەر بۆ یابان و کۆریا بۆ فەرەنسا و ئەڵمانیا و ئەمریکا پارەی یەک جاری سەفەرتان بەشی چارەسەری دە نەخۆشی بەرکەوتوی کیمیا باران دەکا یاخوا بە قوزەڵ قورتان بێت و لە بەربینتانا بگیرێ پاشان ڕوی دەم مەکەمە حکومەتی هەرێم و بەرپرس و سەرۆک و پەرلەمانتار و فەرماندە و بەڕێوەبەر و هەموو زلە زلەکان کە وەک زالو سەریان کردووەتە خوێن و خێری ئەم وڵاتە و دەیمژن، پێیان دەڵێم هەر کەستان خاوەن کۆشک و تەلارە و خاوەنی سیتی شار و خاوەنی بەهەشت و خاوەنی پارک و، خاوەنی قافڵەی سەیارەی ئاخر مۆدێلی جام سپی و ڕەشن هەرکامتان ژنەکانتان و کچەکانتان و بووکەکانتان دەست و باڵیان و سنگ و بەرۆکیان شەکەت بووە بە دەست ئاڵتونی جۆرا و جۆرەوە ئایا بە پارەی بنێشت پەیداتان کرد یا بە وەرزێری مەرەزە یا هەمووی خوێنی شەهیدانی هەڵەبجەو ئەنفال کراوەکانە ئاخر تەریق نابنەوە ئێوە لە کوێوە فڕین بۆ کوێ لە چیەوە بوون بە چی بەڵام دڵنیابن ئاوات و خۆزگەتان پێ ناخوازین چونکە دومەڵە و کێم و جەراعەتە هەر ڕۆژێک تەقی حەوت پشتان پیس دەکا ئاخر ئێوە لەبەردەم خوادا چی دەڵێن؟ لەبەردەم مێژوودا چی دەڵێن؟ لەبەردەم ڕۆحی شەهیدانا چی دەڵێن؟ چیتان کردوە بۆ هەڵەبجە و دانیشتوانەکەی؟ بۆ کەسوکاری شەهیدان؟ بۆ بەرکەوتوان ونبوانی؟ مژدەتان پێدەدەم ئیمڕۆ نابەیانی بەجێی دەهێڵن، بەڵام لێپرسینەوەی وردی پەروەردگار چاوەڕوانتانە. باش بزانن ستەم ڕیشەی دەسەڵات لە بن دەردێنێ هەر کەس بیکا بەڵام ستەمی خزم و نزیکان دوو جار بەسۆ و ناخۆشە ئێوە دەتان توانی هەڵەبجە بکەن بە شارێک لە کوورەی زەویەوە مرۆڤ بێت بۆ سەردانی هەروا دەتان توانی دڵی خەڵکەکەشتان خۆش بکردایە ئێوە دەتان توانی کارێک بکەن سەد سوێن و قورانتان خواردایە ئیتر پۆستمان ناوێ هاووڵاتیان قۆڵیان بگرتایە و ستوێنیان بخواردایە نابێ بە جێمان بێڵن. بەڵام مەخابن. ئێوە بە زیندوویی مردوون. ئێوە کورد و کوردستان و هەڵەبجە و ئەنفالکراوەکانتان کرد بە قوربانی کورسی و کولێرە. کردتان بە قوربانی پۆست و پارە. کردتان بە قوربانی کۆشک و کۆمپانیا. ئێوە بوون بە میراتگری قاروون و هامان. بەڵام ئەوان. چیان برد لەگەڵ خۆیان؟ کوا سەدام؟ کوا شای ئێران؟ کوا قەزافی؟ لەو بەریشەوە دەتانتوانی ببنە میراتگری عومەر المختار، قازی محەمەد، غاندی، ماندێلا، لە ناو دڵی گەلدا بژین و هێمای سەرکەوتن و ڕزگاری و سەربەخۆیی کوردستان بوونایە. داخەکەم لە دەستان چوو، ئەمیشم چوو، ئەویشم چوو، بە جارێ ماڵی وێرانم. بەڕێزان، ئیتر شین و پێهەڵدان بۆ شەهیدانی هەڵەبجە بەسە. وەختی ئەوە هاتووە بیر لە خزمەتکردنی شارەکە و هاوڵاتیانی بکرێتەوە، بەڵام بە بەرنامە و نەخشە و پلان، کامە و کێ لە پێشترە و چی بۆ بکرێ؟ بە بۆچوونی کەسانی خەمخۆر و شارەزا، لە پاش سەرنج و وردبوونەوە، گێژ و تەتەڵەی گرفت و نەهامەتییەکانی پارێزگای هەڵەبجە، ئەم هەنگاوانە گەورە و گرنگن بۆ ئاوەدانکردنەوە و خزمەتکردن بە هەڵەبجە و هەورامان و شارەزوور. یەکەم. کۆکردنەوەی زۆرترین زانیاری لەسەر کارەساتی شانزەی سێ شەهیدان و بەرکەوتوان و ونبوانی هەڵەبجە هەر شتێک بۆ مۆزەخانە و بەڵگەی مێژوویی بەجێماوی ئەو شەهید و قوربانیانە کۆبکرێتەوە بە دەستێکی ئەمین بسپێرێت و لە مۆزەخانەی هەڵەبجەدا دابنرێ. وێنە، وتەیان، ڤیدیۆیان، جلوبەرگیان، هەر شتێک، هەروەها بەشداربووانی ئەو تاوانانەش، ئەوەی کەوا کیمیابارانی هەڵەبجەی کرد، نەک تەنیا سەدام و عەلی کیمیاوی، هەموویان ئەگەر گوێ بگرن ئەزانن هەڵەبجە بۆچی کیمیاباران کراوە، بەرپرسە گەورەکان نەیانشاردەوە. وتیان خەتەر لەسەر سەرکردایەتیمان بوو لە دۆڵی جافایەتی، قەرار بوو لە قەڵادزێوە هجووم بکەین، بەڵام هجوومەکەمان گۆڕی بۆ هەڵەبجە، بۆی هەڵەبجە بکەین بە قوربانی سەرکردایەتی، بۆیە ئەبێ ئێمەش چاومان کراوە بێ و بیشزانین. کە لە ڕۆژی قیامەتا بە سەدام و عەلی کیمیاوی محاسەبە ناکرێن ئێراق ئێران ئەو جەماعەتانەی کەوا لەگەڵ سوپای ئێرانا بوون ئەوانەی لەگەڵ حکومەتی بەعسا بوون ئەوانەی بوونە هۆی ئەو هێرشە بکرێتە سەر هەڵەبجە هەموویان کۆکرێنەوە بە یەکەوە هەر کەس بە پێی ئیشی خۆی نیەتی خۆی وا نەزانین خوای گەورە وەکو ئێمە کارەکا لێی تێکەچێ لێی ئەشێوێ دووهەم دروستکردنی شورا و دەستەیەکی شارەزا و لێزان دڵسۆز لە گشت کەسایەتیەکان ژن و پیا و خوێندەوار و نەخوێنەوار لە بوارە جۆر بە جۆرەکاندا بتوان خزمەتێک بکەن و بەردێک بخەنە سەر مڵۆی هەڵەبجە و پێگەی هەڵەبجە و هەڵەبجەیەکان خەڵکانێکی خۆبەخش بەبێ بەرامبەر و پاداشت، زیندوو، زیرەک و لێهاتوو، چاونەترس بۆ پارێزگاکە پێک بهێنرێ. لەم کوردستانە هەر لیژنە دروست کرا، هەمووتان ئەزانن ئیتر هیچ ناکرێ. بەڵام ئەبێ خەڵکانێک کەوا لە ناو حیزب و لە ناو لیژنەکانە نەبن لەم لاولاوە هەرێکیێ گۆشەیەکی خەمی ئەم شارە و ئەم خەڵکە و ئەم دەفەرە بخۆین ئەگینا حاڵمان ئیمسال لە ساڵێکی تر باشترە بێ بەتەمای کێیت کێشت و بۆ بکە بەڕێزان من لە ئێوەی ناشارمەوە لەم دوو سێ ڕۆژدا چوار تەلەفنم بۆ کرا مامەستا گیان بەڵێ بێ زەحمە تەشریف بێنە بۆ مێنەمەتی هەڵەبجە مجموعەیە خەڵکۆ بووینەتەوە لەگەڵ مامەسایانی ناڕازی و ئەوانە بۆی ئەو بایکۆتە بشکێ و قوتابیەکان ساڵێکیان نەفەوتێ منیش بە دڵسافی خۆم ڕۆشتم لەوێ قسەی خۆم کرد ئەوەی کە باش بوو کردم وتم ئەمە ئیشی حکومەتە ئیشی ئەوە نییە ئەمە خەتای مامۆسا نییە جەنابی محافزی هەڵەبجە من ئەخاتە لای ڕاستی دەسی خۆی ماوسە سەیغەفور ئەخاتە ئەوێ بۆی خەڵک جنێومان باتێ کاتێک کە ئێمە لە پاڵ ئەوانەوە ساوین داواکەین بایکۆت بشکێ بەڵام خەڵکی نا. ئایا ئەمڕۆ زانیویانە تایەرێک هەیە لەم هەڵەبجە؟ ئایا ئەمڕۆ لە ساحەی نێو یاریگای نێودەوڵەتی هەڵەبجە هەرچی جڕ و جانەوەرە تایەتی یەک مەلای تایە هەڵەبجەیی؟ ئەوانەی لە خۆپیشاندانەکانا بەردمان بەرەکەوت جنێومان پێدرا بۆ مەلا بە عمل نایە بۆ ناو ئەو کۆڕانە ئیتر ئێمەش تۆبە بێ تۆبە بێ ئیتر تاهیر لە شوێنێکا بوەسێت دز و درۆزنێکی تیاابێ کار بەدەستێکی تیاابێ و بتوانێ ئاوا لاقرتی و قەشمەری بە سمعە و مێزەری مامۆسا بکە سێیەم بیرکردنەوە لە دانانی حسابێکی بانقی جیهانی واتە لە سەرتاسەری دنیادا بۆی تەنها فلسێک و سنتێک کە بدرێت بە هەڵەبجە و هەڵەبجەیەکان لەو حیسابەدا کۆ بکرێتەوە و پارێزرێ و دەرگای هەرچی سواڵ و دەستبڕینێک دابخرێ بە ناوی هەڵەبجەوە بکرێت تا چیتر نەفامان و ناحەزان سوکایەتی بە ناوی هەڵەبجە و هەڵەبجەیەکان نەکەن. وەکو وتم زۆر کەس پێگەی بەسەر هەڵەبجەوە هەڵەبجە بوو بە سنوقی سواڵ هەرکەسا تێی کرد بەڵام نەدرا بەوانەی کەوا برسیان بوو بەوانەی نەخۆش بوون درا بەشتی تر چوارەم کەسانێک پلە و پۆستی حیزبیان هەیە دوور بخرێنەوە لە گشت فەرمانگە و پۆستەکانی پارێزگای هەڵەبجە پێدانی پۆست لەسەر بنەمای پسپۆڕی و توانا و لێهاتوویی کەسەکان بێ نەک پاداشتی پێشمەرگایەتی و خەبات و زیندانی سیاسی ئەندامانی حیزبەکانی پێ بدرێتەوە لە کاتێکدا فڕیان بە بەڕێوەبردن و شارەوانی و تەندروستی و ئاو و کارەبا و ئەوقاف و هیچ شتێکەوە نییە هەرکەس کرا بە شوان بە بەڕێوەبەر دوو سیفەتی تیا بێ، دەستپاکی و زانایی، حفیظ علیم، هێز و پسپۆڕی، قوی امین. بەڕاستی هەڵەبجە ماڵوێران و بەجێماوی ئەم دەرد و دیاردە دزێو و ناشیرینەیە، بۆیە سی ساڵە لە هیچی بە هیچ نابوو، نەبووە و نابێ. پێنجەم، سەرژمێری و وردبینی بکرێ بۆ هەموو ئەو خێزان و کەسانەی سوودمەند بوون بە جۆرێک لە جۆرەکان لە یارمەتی و هاوکاری حکوومەت و ڕێکخراوەکان، هەروەها بۆ ئەوانەش بێبەش بوون و سوودمەند نەبوون، ئەمەش پلەبەندی و لە پێشتری تیا ڕچاو بکرێ. شەشەم، دروستکردنی پەستانێکی جەماوەری لە تەواوی پارێزگای هەڵەبجەدا دەست پێ بکا بۆ سەر حکوومەتی عێراقی، ئەم حکوومەتەی ئێستا کە میراتگری حکوومەتی پێشووی بەعسە کە جەریمەی کیمیابارانی ئەنجام دا بەرامبەر هەڵەبجە، تا ئەم حکوومەتەی ئێستای عێراق دان بنێ بەو تاوانەدا و داوای لێبوردن بکا و شان بداتە ژێر قەرەبووی ماددی و مەعنەوی دانیشتووانی شارەکە. هەروەها کۆمەڵگای نێودەوڵەتیش پشتیوانی لەم داوا ڕەوایەی خەڵکی هەڵەبجە بکەن و زۆر بێنن بۆ حکومەتی عێراقی لەسەر ئەم بابەتە یا هەموو ڕێوشوێنێکی یاسایی بگرنە بەر بۆ سزادانی. حەوتەم، کاری بێوچان و جدی بکرێ بۆ چەسپاندنی بە پارێزگابوونی هەڵەبجە لە بەغدا و هەولێر ئەم مافە ڕەوایەی هەڵەبجە نەکرێتە قوربانی ململانێی حیزبایەتی و نێوان بەغدا و هەولێر، هەڵەبجە بوجە و بوجەی تایبەتی و شیاوی بۆ دیاری بکرێ. هەشتەم، گرنگی تەواو بدرێ بە بوارەکانی کشتوکاڵ و ئاودێری و گەشتوگوزار و پیشەسازی و کان و کانزاکان لە سنووری پارێزگای هەڵەبجەدا. لەسەر پێی تا لەسەر پێی خۆی بوەستێت و ببوژێتەوە. سنووری پارێزگاکەمان داهاتی کشتوکاڵی زۆری هەیە، لە گەنم و جۆ و نۆک و برنج و گوڵەبەڕۆژە و هەنار و ترێ و هەنجیر و گوێز و توو دەیان بەرهەمی تر. لە بواری ئاژەڵداری و پەلەوریشە سنووری ئەم پارێزگایە توانای هەیە دابینی بەشێکی باشی پێداویستییەکانی خۆی و شوێنانی تریش بکا. لە بواری گەشتوگوزاردا دەیان شوێنی فێنک و دڵرفێنمان هەیە، وەک ئەحمەداوا و زەڵم و ڕیشێن و خورماڵ و بیارە و تەوێڵە و ئاوێسەر و عەبابەیلێ و چاوگ و دەریاچەی سیروان و ناوچەی نەورۆڵی و سەرتەکی بەمۆ و سازان و شوێنەکانی تر. نۆیەم، کردنەوەی زیاتر لە مەرزێک بەڕووی هەڵەبجەدا، بەتایبەتی مەرزی تەوێڵە و شۆشمێ، سازان، لانەوان، مەڵا خۆر دزڵی بەڵام مەرزی ڕەسمی بن بۆ هاتوچۆی مرۆڤ و سەیارە و کەلوپەلی بازرگانی جۆراوجۆر بەڕاستی تا هەڵەبجە ئەم دەروازانەی بەڕوودا نەکرێتەوە هیچی بە هیچ نابێ کاری جدیش لەسەر پردی تۆقت و تەنگی سەیمحەمە بکرێ بۆ کرانەوەی بەڕووی گەرمیان و ناوەڕاستی عێراقدا. لەوانەیە یەکێک لە ئێوەی بەڕێز بڵێ مامەستا تۆ ئەم قسانە بۆ کێ ئەکەی ئێمە ئەم خاڵانە جێبەجێ بکەین خۆ ئەزانم ئەزانم لە مزگەومانە جێبەجێ ناکرێ بەس ئەمە وەزیفەیە من عقڵم بەمەشکێ بێ بیڵێم لەم منبەرەوە بیڵێم بۆ ئەوەی تۆ تۆی بەڕێز کە هاتووی لای من جومعەکەی ئەوەی لە ئەنتەرنێت لە ئەمریکا و ئەڵمانیا و لەو پەڕی دنیا ئێستا ئێستا گوێیان لە دەنگی منە بۆ ئەوەی ئەوانە بزانن کام شارە خەڵکی تیایە زیندوو، بەڕێز، خوێنەوار، دەستپاک، بەڵام سیاسەت مەجال نادا ئەوانە بێن هەڵەبجە ئاوەدان بکەنەوە، ئەوانە بێن خەمی هەڵەبجەییەکان بخۆن، ئەوانە بێن دەست بێنن بە سەری بێ باوکەکانا، ئەوانە دایکە جەرگسووتاوەکان ئاشت بکەنەوە، ئەوانە ڕۆن. وا نەزانی خوا غافڵە لەوەی ستەمکاران ئەیکەن هەڵیان ئەگرێ بۆ ڕۆژی خۆی بەڕێزان شەهیدان ڕۆشتن ئەرزەکانیان بەجێ ما بۆ ئێمە خانوەکانیان بەجێ ما بۆ ئێمە سیارەکانیان بەجێ ما بۆ ئێمە تاپۆکانیان بەجێ ما بۆ ئێمە ئاڵتونەکانیان بەجێ ما بۆ ئێمە ئەی ئێمە چیمان بۆ ئەوان کردووە ڕێگا ئەگرین لە ناو ئاوایی و شارەکانە تەلبەن لە دوای تەلبەن ئەیکەین برا برا ئەکوژێ کوڕ باوک ئەکوژێ کابرا ئەچێ بەگژی دراوسێکەیە حساب بۆ خوا ناکرێ بیری قەبر و قیامەت نەماوە تەماحبازی و هەوڵ و تەقالای بێوچان بۆ کۆکردنەوەی دنیا دنیایش ئەوان چیان برد لەگەڵ خۆیانا من و تۆیش ئەگەر بەرمان بکەوێ هەرەوە نەبین لەگەڵ خۆمانا بۆیە من وەسێت بۆ خۆم و ئێوە ئەکەم با لە خوا بترسین شەرم لە خوا بکەین ڕێز لە خوا بگرین سنەتی سیرە یاسای خوا پێشێل نەکەین با ڕێز لە پێغەمەر بگرین با خزمایەتی ون نەکەین لە بەرتەما با درۆ نەکەین درۆ تۆ کیمیاوی بەر نەکەوتووە خۆ کردووە بە برینداری کیمیاوی وەزانی حەڵاڵی خۆی تۆ مناڵەکەت مردووە باوکت مردووە کردوتە بە شەهیدی کیمیابارانی هەڵەبجە ویلاتەکە بۆ گۆڕیوە وەفاتنامەکە بۆ گۆڕیوە وازانی هەروە ئەڕوا بەخوا ئەبێ بە مەرگە مووش بەخوا هەڵی یەنی تۆ بەخوا هەڵی یەنی تۆ ئمڕۆ نابەیانی لامایە ئێمە قسە بڵین بە مەسوولەکان و کاربەدەستان و وات ئەوان ئیتر ئێمە شامی شەریفین عیاری بیست و چوارین نەیخۆی حەرامەر حەرامە، زەڕڕە، قەراخە نان، دۆلار، ئەرز، درۆ، شایەتی ناهەقی، پیاوێ بانگی کردم وتی پیاوێ پێی وتم وتی بانگیان کردم وتی وەرە لە مەحکەمە شایەتیم بۆ بدە وتم بڵێم چی تیشێنێکم بۆ خۆکەوا من لە کیمیاباران لە هەڵەبجا بووم و کیمیاوی لێی داوم وتم وەڵڵا برا لە هەڵەبجە نەبووی وتی وەڵای سەرش مەرحەباییم ناکەم ئەڵێن مەلای مەشور دوو لە ڕووی ئێوە پەرژینێ پۆڵاین بێ معزەرەتم هەیە نمونونەکە ناشیرینە بەڵام بەخوایلێم ئەڵێن مەلای مەلا نەسرەدینە چییە دوو لە ڕێوە بەلای ڕان و ئاژەڵ و گاگەلەوە بووە بەعزێکی ڕای کردووەەوە ئەوش بەلی زیاتوە بەوانەی تر کە پاڵیان داوەتەوە وتیانە بۆ دەی لەمانە وتوێتی بەخوا ئەمانە هەڵسن لەوان خراپترن بەس من خەمی خۆمە من خەممە لەوان خراپتر بم خەمی تۆشمە کە ئێمە دەڵاند بێتمان گەنان بێتمان لە ژێرۆ بە ڕێگەی لە ڕێگەکان حرامان تێکەڵ کرد بێ چۆن کارەبا تێکەڵە بێ ها ئەڵێن لیکەکە ئەدا لە جیسم ئێمەش لەگەڵ ئەوانە تێکەڵی نەکەین حرام مەخۆن حەرام مەخۆن با بە سە دۆلاریش بێ مەیخۆن، با مەعاش بێ مەیخۆن، وەری مەگرن. هەیە سێ چوار ئەرزی وەرگرتووە دوو سێ مەعاشی هەیە حیشە بۆ دینارێ بەداراچێ کیمیاویش لی داوە هەیە لەوە زیاتر وەختان ناگرم خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم هەر کەسێ لەم هەڵەبجا بەبێ تاوان وەفاتی کردووە و شەهید بووە لە شانزەی سێ و پێشی ئەوە و دوای ئەوەش خوای لە بەهشتا بیحەوێنیتەوە خوایە هەر کەسێ زوڵمی لێکردوین خوایە پشتی بشکێنی خوایە بە ناوی پیرۆزت هەر کەسێ دڵسۆزی خەڵکو و لێقەوماوانی ئەم کوردستانە و ئەم شارەیە خوایە یارمەتی بدەی خوایە ئیمانی دامەزراو بکەی خوای گەورە و پەروەردگار بریندارەکان شیفا بدەی خوایە بەرکەوتوەکان شیفا بدەی خوایە ونبووەکان بە دایک و باوک و کەس و کاریان شاد پیتەوە خوایە پشتی ستەمکارانی ئەم زمانە هەموو زمانێ بشکێنی خوایە تۆویان ببڕی خوایە تۆویان ببڕی خوایە سڕیان هەڵماڵی خوایە ئەوەی حەرامی خواردووە و